فاعبدنی وأقم الصلاة لذکری. بەڕاستی من خودام، اللە، هیچ خوایەکی ڕاستی نییە عیبادەتی بۆ بکرێ من نەبێ، کەواتە عیبادەت و بەندەییم بکە و نوێژەکانت بەجێ بێنە بۆ ئەوەی ناوم بهێنی و یادم بکەیتەوە. دەستیشت بەرە بۆ لاتەنیشتت لە ژێر قۆڵتا، دێتە دەرەوە بە سپێتی وەک بڵێی بدرەوشێتەوە، بێ ئەوەی دەردێکی وەک بەڵەکی و شتی وای پێوە بێ. ئەمەش موعجیزە و پەرجوویەکی ترە جگە لەوە کە عەساکەت بووە بە مار. لنریک من آیاتنا الکبری. خوایە، بەڕاستی تۆ چاوت لێمان بووە. قال قد أوتیت سؤلک یا موسی. خوا فەرمووی، ئەی موسی، وا بەڕاستی ئەوەت درایە کە داوات کرد، هەر لە داوای نوورانی کردنی سینەتەوە بیگرە تا ئەگاتە کردنی هارونی برات بە پێغەمبەر لەگەڵتدا. دوژمنێکی منیش و ئەو خۆیشی بیگرێتەوە و خۆشەویستیەکتم لە خۆمەوە خستە دڵان هەر کەس بتبینێ خۆشی بوێیت ئەمەم بۆ کردی ئەی موسا تا لەبەر چاوی خۆمدا دروست بکرێیت و پەروەردە بکرێیت ئەمەیش کینایەیە لە چاودێری و ئاگەداری کردن جا لەو کاتەدا کە دامابوون بۆ دایەنێک بەخێوت بکا، خوشکەکەت ڕۆشت بۆ حەرەم سەرای فیرعەون و پێی وتن، ئەتانەوێ کەسێکتان پیشان بدەم ئەو مناڵە بگرێتە ئەستۆی خۆی و سەرپەرشتی بکا؟ ئەوانیش ڕازی بوون بەوە و گێڕامانیتەوە بۆ دایکت، بۆ ئەوەی چاوی ڕوون ببێتەوە پێت و، من دروستم کردی بۆ خۆم و سازم کردی بۆ خزمەتی ئەو پەیامەی ویستم لە ڕێگای تۆ بیگەیەنم. اذهب انت واخوک بآیاتی ولا تنیا فی ذکری. تۆ و هارونی برات بەم موعجیزانەی منەوە بڕۆن و سستی مەکەن لە یادکردنەوە و ناوهێنانی مندا. بێنە لای و پێی بڵێن، ئێمە دوو کەسی فروستادەی خوای پەروەردگارتین، دەسا تۆیش بەنی ئیسرائیل ئازاد کە و بیاندەرە دەستمان و لەگەڵمانیان بنێرە و ئازار و سزایان مەدە، ئێمە بەڕاستی موعجیزەمان لای خواوە هێناوەتە لات، سەلامی خوایش لەو کەسەی شوێنی ڕێگەی ڕاست دەکەوێ. ئەو خوایی زەوی کردووە بە بێشکە بۆ ئێوەی ئادەمیزاد ئارام ئەگرن و پێ ئەگەن تیایا و ڕێگای بۆ تێدا دروست کردوون هاتوچۆیان پیا بکەن و ئاوی بارانی لە ئاسمانەوە بۆ باراندوون جا بەو بارانە چەند جۆرمان گژوگیا و دارودرەخت لە زەویدا بۆ ڕواندوون لەو ئەرزە ئێوەمان دروست کردووە و پاش مردنیش ئەتان گێڕینەوە بۆ ناو ئەو ئەرزە و جارێکی تریش کە لە ڕۆژی قیامەتدا مردوو زیندوو ئەکرێتەوە لەو ئەرزەتان ئەهێنینە دەرەوە. وَلَقَدْ أَرَیْنَاهُ آیَاتِنَا کُلَّهَا فَکَذَّبَ وَأَبَىٰ بەڕاستی ئێمەیش جادوویەکی وەک جادووەکەی تۆ دێنین. دەیسا کاتێ لە نێوان ئێمە و ئێوەدا بڕیار بدە بۆ جادووبازی هیچ لایەکمان پشتگوێی نەخەین و لە شوێنێکا بێ بۆ هەموو کەسێ چوون یەک بێ. قال موعدكم یوم الزینة وان یحشر الناس ضحی. وقد خاب من افترا. موسا بە سیحربازەکانی فیرعەونی وت، هاوار بۆ حاڵی ئێوە، بوختانی درۆ بەدەم خوداوە مەکەن، بڵێن موعجیزەکانی کە من پیشانیان ئەدەم سیحرو جادوون و خوایش لە سزای ئەوەدا بە عەزابی سەختی خۆی تەفروتوناتان بکا، ئەوەی درۆ بەدەم خوداوە بکا و موعجیزەکانی بە سیحرو جادوو دابنێ سەرەنجام نائومێدەبێ. فتنازعوا امرهم بینهم واسروا النجوی. سحربازەکانی فیرعەون لە نێوانی خۆیانا کەوتنە دەمەقاڵە و قسە ڕەد و بەدەڵ کردن بەرامبەر بە یەک و هەندێکیان وتیان ئەم قسانەی موسا لە قسەی جادووگەر ناچن و بە پەنامەکی هەندێ چپە چپیان کرد کە فیرعەون بەمەی زانی لێیان تووڕە بوو پێی وتن، ئەوە ئێوە بەر لەوەی من رێگەتان بدەم لە خۆتانەوە ئیمانتان پێ هێنا و باوەڕتان پێ کرد؟ دیارە ئەو گەورەکەتانە کە فێری سیحری کردوون، بەڕاستی دەست و قاچتان راست و چەپ، واتە دەستی راست و قاچی چەپتان ئەبڕمەوە و بە لقی دارخورماتانا هەڵەواسم، جا ئەو کاتە بەڕاستی ئەزانن کام لامان سزای سەختتر و پایەدارترە. کە ئەوان بەڕێ کەوتن فیرعەونیش بە سربازەکانیەوە کەوتە شوێنیان و ئەوەی لە دەریا دایپۆشین و نوقمی کردن دایپۆشین. وأضل فرعون قومه وما هدی. فیرعەون قەومەکەی خۆی گومڕا کرد و ڕێگای ڕاستی پیشان نەدان. بە بەنی ئیسرائیلیەکانمان وت، ئەی بەنی ئیسرائیل، بەڕاستی ئێمە ئێوەمان لە دەستی دوژمنەکەتان ڕزگار کرد کە فیرعەون بوو، وەعدەیشمان داونەتێ پیرۆزیتان پێ بدەین لە تەنیشتی ڕاستی لای طورەوە، لە سەحرایشدا گەزۆ و پەلەوەری شەلاقەمان بۆ داباراندن، ئەم قسە لەگەڵ بەنی ئیسرائیل کردنەیش لە ڕێگای وەحی کردنەوە بووە بۆ موسا. جا موسا بە تووڕەیی و خەم و پەژارەوە گەڕایەوە بۆ ناو قەومەکەی و پێی وتن، ئەی قەومەکەی من! ئایا خودا وەعدەی ئەنجامی جوان و باشی نەدابوونێ کە تەوراتتان بۆ بنێرێ؟ ئایا ماوەی وەعدەکەی دوورودرێژ بوو پێتان تەحەمول نەکرا؟ یا ویستتان غەزەبی خوای خۆتانتان بەسەر دابێ وا بە پێچەوانەی ئەو گفت جووڵانەوە کە بە منتان دابوو کەوا لەسەر خودا پەرستی خۆتان بەردەوام بن، کەچی گۆرەکەتان پەرست؟ فقذفناها فکذلک القی السامری. ئەوانیش وتیان، ئێمە بە دەسەڵات و ئارەزووی خۆمان خیلاف وەعدەمان لەگەڵ نەکردی و بە پێچەوانەی ئەو گفتە نەجوڵاینەوە کە پێمان دابووی، بەڵام بارێکی قورسی خشڵی گرۆی قیبتییەکانمان درابوو بە کۆڵدا. جا سامیری لەو خشڵە تواوەی ڕشتیە ناو بۆتەکەیەوە پەیکەری گوێرەکەیەکی بۆ دروست کردن قۆڕی لێوا هات وەک گوێرەکەی تر و بە بەنی ئیسرائیلەکانی وت ئەمە خودای ئێوە و موسایە و ئەوەی لە بیر چوو کە ئەوە خوای موسا نیە و خودای دەستکردی خۆیەتی ئەوانیش وتیان، دەستبەرداری ئەم گۆرەکە نابین و هەر بەردەوام ئەبین لەسەر پەرستنی تا موسا ئەگەڕێتەوە بۆ ناومان. قال يا هارون ما منعك إذ رأيتهم ضلوا. موسایش کە گەڕایەوە بە هارونی وت، هارون! کە دیتن گومڕابوون چی ڕێی لێگرتی؟ ألا تتبعن أفعصیت أمری. کوا شوێنی من و ڕێگای من بکەوی و بچی بە گژیانا یا بە جێیان بهێڵی و بێی بۆ لام؟ ئەوە بۆ بێ فەرمانی منت کرد کە پێم وتبووی لە کاروباری ئایینیدا توند و سەختگیر بیت؟ سامری لە وەڵامی موسادا وتی، من ئەوەم دیبوو کە بەنی ئیسرائیلیەکان نەیان دیبوو، چاوم بەو فریشتەیە کەوتبوو کە لە شێوەی سوارێکا هاتبوو لەگەڵمانا بوو، هەر شوێنێ وڵاخەکەی پێی ئەنایە سەر گورج گیای لێ ڕوا، منیش مشتی خاکم لە شوێن پێیەکی وڵاخەکەی هەڵگرت و پرژاندم بەو خشڵەدا کە لە بۆتەکەمدا تواندبوومەوە، کە کردمە ناو قاڵبەوە ئەو گۆرەکەی لە پەیدا بوو، نەفسم ئەو کارەی لا جوان کردم. موسا بە سامیری وت، بڕۆ لاچۆ لامە، تۆ لەم ژیانە تا دەردێکت تووشە بێ بڵێیت کەس توخنم نەکەوێ و لە قیامەتیشا وەعدەیەکت هەیە بۆ سزادان خوا پشتگوێی ناخات و بۆت دێنێتە دی، سەیری گۆرەکەکەیشت بکە کە کردبووت بە خوای خۆت و ئەتپەرست و لەسەری بەردەوام بووی لێت لا نادا، باش باش ئەیسووتێنین و ورد وردی ئەکەین و فڕێی ئەدەینە ناو دەریا و لەوێ پرش و بڵاوە بێتەوە. وقد آتیناک من لدنا ذکرا. ئاوەها دەنگ و باسی ڕووداوی ڕابردووت بۆ ئەگێڕینەوە و بەڕاستی کتێبێکمان لە لای خۆمانەوە داویتێ باسی ئەم ڕووداو و دەنگ و باسانەی هەموو تیایە. پرسیارت لێ ئەکەن لەبارەی کێوەکانی ڕووی زەویەوە کە سەرەنجام چیان بەسەر دێت تۆیش لە وەڵامی پرسیارەکەیانا بڵێ خوا بە داڕووخاندن دایان ئەڕووخێنێ و ئەیانکا بە خۆڵ و فَيَذَرُهَا قَاعًا صَفْصَفًا لەو ڕۆژەدا ئەم خەڵکە گشت ئەکەونە دوای ئەو بانگەوازکەرەی بە فەرمانی خوا بانگیان ئەکا بۆ مەیدانی حەشر کردنیان و هەموو خاوەن دەنگێ مل کەچەکە لە ترسی خودا و لە دەنگی ژێر لێو بەو لاوەت بەرگوێ ناکەوێ. یەومەئیذ لا تەنفع الشەفاعەتو ئیلا من ئەذینە لەهو الرحمن. الرحمن ورضی له قولا. لەو ڕۆژەدا تکاکردنی هیچ کەسێ سوود نابەخشێ تەنها تکاکردنی ئەوانە نەبێ کە خوای میهرەبان خۆی ڕێگای دابن و ڕازی بێ لە قسەکردنیان لە حزووریا لەبەر پایە و پلەیان لای خوا. زۆر بەرز و باڵایە لە زات و لە سیفاتدا ئەو خوایەی کە پادشاهی ڕاستەقینەی ئەم گێتیەیە دەستی دەستدار و هۆشی هۆشیاری پێ ناگا پەلە پەل مەکە بۆ خوێندنەوەی قورئان بەر لەوەی وەحیەکەیت بەهۆی جوبرەئیلەوە پێ ڕاگەیەنرێ و بگاتە لات و بڵێ خوایە زانستم زیاد بکە پاشان شەیتان وەسوەسە و خەیاڵاتی پڕوپووچی خستە ناو دڵیەوە، پێی وت ئەی ئادەم! ئایا شارەزاییت بکەم بۆ دارێ کە لێخواردنی ئەبێ بەهۆی ئەوە هەتا هەتایە بژیت و مڵک و ماڵێکت پیشان بدەم کە هەرگیز نافەوتێ و نابڕێتەوە؟ فَأَكَلَا مِنْهَا فَبَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا وَطَفِقَا يَخْصِفَانِ خوا بە ئادەم و ژنەکەی و بە شەیتانی وت، لە بەهەشت داپەڕن بۆ سەر زەوی، هەندێ لە ئێوە، لە ئادەمیزاد و لە جنۆکە، دوژمنی هەندێکتانن، ئەوەتا ئادەمیزاد و جنۆکەی خواپەرست و ئادەمیزاد و جنۆکەی کافر دوژمنی یەکترن. جا کاتێک کە لە منەوە ڕێپیشاندانێکتان بۆ دێ، هەر کەسێ شوێنی ئەو ڕێپیشاندانەی من بکەوێ، ڕێ ون ناکا و ناڕەحەت و کڵۆڵ نابێ. وَلَعَذَابُ الْآخِرَةِ أَشَدُّ وَأَبْقَىٰ هەر بەم جۆرەیش پاداشی ئەو کەسانە ئەدەینەوە کە زیادەڕەوی بکەن لە بێدینی و ئارەزوو پەرستیا و باوەڕ بەو بەڵگە و نیشانانە نەکەن کە خوا نیشانیان ئەدا و سزای ئەو دنیایش زۆر لە سزای ئەم دنیایە سەختتر و بەردەوامتر و درێژخایەنترە. ئایا ئەو کارەساتانەی هێناومانن بەسەر کافرە پێشوەکانا ئەم کافرانەی مەککەی شارەزا نەکرد بۆ ڕێگەی ڕاست کە ئەوە بوو خەڵکی سەدە پێشونەکانمان بەرباد کرد کە ئێستا ئەمانە کە ئەڕۆن بۆ کاروان بە شوێنەوارەکانی ئەوانا تێئەپەڕن بەڕاستی ئەمە گەلێ ئایەت و بەڵگەی تیایە بۆ ئەوانەی عەقڵێکی ساغیان هەیە. بۆ سزادانیان کە لە ڕۆژی قیامەتا ئەبێ، بەرباد کردنی ئەم کافرانەیش وەک کافرە پێشینەکان کارێکی پێویست بوو، بەڵام خواوەند هەر لە پێشەوە سزای ئەمانەی دوا خستووە بۆ ڕۆژی قیامەت و ئەو ڕۆژەی بۆ دەستنیشان و دیاری کردوون و بڕیاری ئەویش هەڵوەشاندنەوەی بۆ نییە. مەبەست لە نوێژی بەیانی و نوێژی نیوەڕۆ و عەسر و ئێوارەیە و لە هەندێک کاتی شەودا، مەبەست لە شەونوێژە و لە هەندێک کاتی هەردوو چمکەکەی ڕۆژدا، دیسانەوە مەبەست لە نوێژی بەیانی و ئێوارەیە. ئومێد وایە پاداشتێکی وات بەرامبەر بەم تەسبیح و سوپاسی خودایە لە خوای گەورەوە دەستگیر ببێ پێی ڕازی ببی. نحن نرزقک والعاقبة للتقوی. فەرمانیش بدە بە ژن و مناڵ و کەس و کار و دەستە و بەستەت کە نوێژ بکەن و بۆ خۆیشت بەردەوام بە لەسەر ئەم نوێژ کردنە لە خۆشی و ناخۆشیدا. ئێمە داوای ڕزق و ڕۆزی لە تۆ ناکەین بۆ کەس. ئێمە ڕزق و ڕۆزی بە تۆ ئەدەین و ئەنجامی باشیش بۆ ئەوانەیە لە خوا ئەترسن و خۆیان لە کاری خراپ ئەپارێزن. کافرەکان وتیان، بۆچی محەممەد بەڵگەیەک لەلایەن خوای خۆیەوە ناهێنێ بۆمان کە نیشانەی ئەوە بێ پێغەمبەری خوایە؟ ئەی بەڵگەی ئەوەیان بۆ نەهاتووە کە لە کتێبە پێشوەکانی خوادایە بۆ پێغەمبەران کە تەورات و ئینجیل و کتێبەکانی ترن؟ مەبەست لەوەیە لەو کتێبانەدا باسی پێغەمبەری ئاخر زەمان کراوە کە کێیە و سیفاتی چۆنە و ئەبوو بەو پێیە باوەڕ بە پێغەمبەرایەتی محەممەد بکەن. ئەگەر ئێمە ئەو کافرانەمان بەر لە ناردنی محمد و نازڵ کردنی قورئان بۆ سەر خەڵک بەرباد بکردایە بە سزایە لەتاو ئەو سزایە ئەیان وت خوایە ئەوە بۆ پێغەممەرێکت نەناردە سەرمان تا ئێمەش شوێنی ئایەتەکانی تۆ بکەوتینایە بەر لەوەی زەلیلی دونیا و ڕیسوای قیامەت ببین تۆ لە وەڵامی ئەو قسەی کافرەکانا پێیان بڵێ، ئێمە و ئەوان هەردوولا چاوەڕوانی ئەنجامی ئەو لاکەمانین کە چی بەسەر دێ، دەی سا چاوەڕێ بن، لەمەولا ئەزانن کێ خاوەنی ڕێی ڕاستە و کێ شارەزای ڕێگای خوا بووە و بە باشی ئەیزانێ و ئەیگرێتە بەر. ئەبو هورەیرە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێک ڕێگایەک بگرێتە بەر بۆ ئەوەی زانست و زانیاریەک بەدەست بهێنێ خوای گەورە بە هۆی ئەوەوە ڕێگای بەهەشتی بۆ ئاسان دەکات هەر کۆمەڵێک کۆ ببنەوە لە ماڵێک لە ماڵەکانی خودادا قورئان بخوێننەوە و موتەڵای بکەن ئەوا بێگومان دڵ ئارامی دادەبەزێت بەسەریاندا و ڕەحمەت و بەزەیی دایان دەپۆشێ. فریشتەکان چواردەوریان دەگرن، خودای گەورەش لای فریشتەکان باسیان دەکات. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.